سوێندیان خوارد سبەینێ زوو ئەیچنن و بەرەکەی لێ ئەکەنەوە تا فەقیر و هەژار پێ نەزانن و بێن داوایان لێ بکەن چەردەیەکیان لێ بدەنێ. ولا یستثنون. نایشڵێن مەگەر خوا مەیلی لێ نەبێ و ان شاء اللە یش ناکەن. ئەیان وت، دەست و برد کەن، با ئەمڕۆ هیچ هەژارە نەیە بەسەرتانا بۆ ناو باخەکە داواتان لێ بکا بەشی بدەن. وغدوا علی حردٍ قادرین. کە ڕۆشتن بۆ سەر باخەکە، وایان ئەزانی ئەتوانن نەهێڵن هەژاران بێنە سەریان داوایان لێ بکەن بەشیان لێ بدەن، کەچی هەر ئەوەیان توانی بۆ خۆیان ناڕەحەت ببن. یاخود چەند عەهد و پەیمانێکی جەخت لەسەرکراوتان بەسەر ئێمەوە هەیە تا ڕۆژی قیامەت، کەوا هەرچی بڕیار بدەن بۆتان هەبێ و بێتە دی؟ سلهم ایهم بذلک زعیم. لەو کافرانە بپرسە، کێیان کەفیل و زامنی ئەوەیە کە ئێمە عەهد و پەیمانی وامان بۆ ئەوان لە ئەستۆدایە؟ یان تۆ داوای کرێیان لێ ئەکەی و ئەوان باری ئەو کرێیەیان لەسەر شان قورسە و پێیان نادرێ؟ ئەم عندهم الغیب فهم یکتبون یان عیلمی غەیبیان هەیە و ئاگایان لەو شتانەیە کە کەسی تر ئاگای لێیان نییە و لە ڕووی ئەو شتە غەیبیانەوە کە پێیان ئەزانن چییان مەبەست بێ ئەینووسنەوە؟